ئازیزان و خۆشەویستان گوێگران و بینەرانی ئازیز و خۆشەویستی کەناڵی بەزمی حزور لە یوتوب ئەم کاتە و هەموو کاتێکتان باش و پڕ لە ئاسوودەی و خۆشی بێت من ڕاستکاکە لە کەناڵی بەزمی حزورەوە ئەڵلقەی پازدەی بیرەوریەکانی علی کەریمی بە ناونیشانی سنوورە ژێر پێخراوەکانتان پێشکەش دەکەم بە ناونیشانی ئامادەکاری بۆ دەست پێکردنەوەی شەڕ عەلی کەریمی دەنووسێت ئیتر لە بەهار و هاوینی 1970دا پەڵبگرتن و شەڕ شار بە شار و یەک بە دوای یەکدا دەستی پێکرد فەرمایشتاتی خومینی لە مەڕ مەزڵومیەت و بە ئاشتی چارەسەرکردنی کێشەی کوردستان هەر ئەم چەند مانگەی خایاند تاکو سەرانی کۆماری ئیسلامی ناوماڵی خۆیان هەڵوەژارد و پاک و پیسی ناوخۆیان کرد ئەوجار ئامادەبوون بۆ بەرەنگاری و لەناوبردنی کوفار و زدی ئینقلاب کە نازناوی ئێمەی کورد بوون لە یەکەم مانگی بەهارەوە لە سەقز و سنە و مەریوان و بانە یەک بە دوای یەکدا شارەکان کەوتنە بەر تۆپباران و خۆمپارەی پادگان و ماڵگەکانی ئەرتەش و پازدار ئەوان بەو پەڕی بێبەزەی تۆپ و هاوەنیان دەگرتە ناو گەڕەکەکانی شار بەبێ ئەوەی منداڵ و ژن و پیر بپارێزن ڕۆژانە سەدان بریندار و شەهید لە خەڵکی بێتاوانی شارەکان دەکەوتنەوە زۆربەی شارەکان سیمای کۆنەکەلاوە و ڕووخا و وێرانەیان گرتبوو نەبوونی ئەو کارەبا خواردن و دەرمان چۆکی بە شارەکان دادابوو باقی شار و ناوچەکانی کوردستان بە هەزاران ئاوارەی تێدا بوو بە دەیان ژێرزەمین لەم شارە وێرانانەدا کرابوونە نەخۆشخانە و بە سەدان کوڕ و کچی خۆبەخش شەو و ڕۆژ کاری پەرستاری و تیماری بریندارانیان دەکرد بە دەیان هەزار تەلیس واتە گوێنی لە چەو و لم پڕکرابوون سەنگەریان پێلێدرابوو، تاقە پارچەیەک شووشەت بە ساغی بە دەرک و پەنجەرانەوە نەدەدیت. خەڵک بە گشتی و بە پانەوە لەگەڵ پێشمەرگە بەرگری دەکرد و بە تەمای پاراستنی شارەکانیان بوون. زۆر بوون پیاوە ماقوڵ و ئاینی و فەرهەنگی شارەکان چوون و حەولی زۆریاندا لەگەڵ تاراندا بەڵکو دەست لە کاولکاری شارەکان هەڵبگرن و خەڵکی بێ تاوان و مەدەنی بپارێزرێن. تەنانەت لەلایەن حیزبی دیموکراتیشەوە پەیامی سازش بە گوێی کاربەدەستانی تاران و خودی خومەینی دادرا گوتیان باشە چ قەیدیە با خود گەردانی بێت با بیست و شەش مادە نەبێ و شەش مادە بێ با خود مختاری ئیسلامی بێ و هەموو دەرگایەکی پێشگرتن لە شەڕیان کردەوە کەچی خومەینی و کاربەدەستانی تاران بڕیاریان دابوو کوردستان لە خوێندا بگەوزێن و کاولی بکەن دەرکەوت ئەوان هەر لە ڕۆژی هەوڵەوە بە هیچ ئیمتیاز و مافێکی کورد قائل نەبوون و نین لە هەر کام لەم شارانە سێ بۆ پێنج هەفتە لە ناو جادە و کۆڵانان شەڕکرا و ژیانی هاوبەش و بەیەکەوەی لە خواردن تیمارکردن حەشارگە نووسن و تەنانەت گۆرانی گوتن و شادیش لە ناو دانیشتوانی گەڕەکەکان کە شوهوایەکی شۆڕشگێڕانە و پڕ لە عەتف و لێبوردەیی و یەکدڵی خولقاندبوو غرور و خۆبەزلزانی شوێنی خۆیان دابوو بە تەوازع و خاکی بوون پیاوە دەوڵەمەند و ماقوڵەکانی شارت دەبینی وردکەنانیان کۆ دەکردەوە یان گوێنیان پڕ دەکرد لەلم خانمە بە پۆز و لووت بەرزەکانت دەدیت بەڕەڵ بێنەیان بەستووە و لە ناو کۆڵانان بابۆڵە و چا دابەش دەکەن بۆ پێشمەرگە یان بە خڕدانیشتون و لەسەر ساچ نان دەکەن ڕۆحی پێکەوەبوون و پێکەوەژیان ئەو دەستکەوت و دیاریە بەنرخە بوو لە بەرگری ئەم چەند هەفتەی شارەکان خەڵکی کوردستان فێری بوون و وانەیان لێوەرگرت کە دەبێت دەست لە ناو دەست پشت و پەنا یەک بن و نابێت متمانە بە دوژمن بکرێت بە درێژایی مانگەکانی بانەمەڕ و جۆزەردانی بەهار بە خۆم و سیمرغەوە بە شەو و ڕۆژ بەڕێوە بووم دەمێک ئاژۆتن، دەمێک سەنگەر، دەمێک هەڵاتن و هەناسەبڕکێ و دەمێکیش بە سەرمەیتی هاوڕێیان چاو بە فرمێسک و هەناسەی سارد. ئێستا کە بیر لەم پێنج هەفتەی ئەو بەهارە لە تەمەنی بیست و دوو ساڵی خۆم دەکەمەوە، شریتی سەرگورشتە و ڕووداوەکانم بە چەند ساڵی دوور و درێژ دێتە پێش چاو و هەرچی دەکەم بۆم ناچێت تا عەقڵی تەنانەت خۆیشمەوە کە چۆن بەم فەترە کورتە ئەو هەموو ڕووداوەم دیوە و ئەو گشتە شار و دێو ڕووبار دۆڵ شیو دەشت و هەڵدێرم چۆن تێپەڕاند و ئەرێ بەڕاست ئێستایش بۆ هەر زیندووم شەڕ لە سەقز لە ڕۆژەکانی سەرەتای مانگی دووی بەهاری 1970دا شەڕ لە سنە و سەقز گەیشتە ئاستێکی زۆر خوێناوی و وێرانی بە سەدان ئاوارەی ئەم شارانە هاتبوونە سابڵاغ و مەقەڕی کۆمەڵە ڕێڕێداری نەبوو مەفرەزەی ئێمەیان ناردە سەقز بۆ یارمەتیدانی نیزامی پێشمەرگەکانی کۆمەڵە سیمرغ پڕ لە پێشمەرگا گەیشتینە ناوشار و مەدانی هەڵۆ و مەقەڕی کۆمەڵە یەک لەو پێشمەرگانەی بیرم ماوە خەلیل بلوریان بوو بە خۆی و تفەنگە ئێم یەکەکەی بەو پەڕی تەوازع و خاکیەوە وەک پێشمەرگەیەکی هەرە سادە نردبوویان ئەو دەیزانی بەرپرسانی کۆمەڵا ڕێزی ناگرن و خەریکن بەم کارانە دەری پەڕێن و لە کۆڵ خۆیانی بکەنەوە دەنا خەلیل زۆر جێگەی لە سەرکردایەتی کۆمەڵە باڵاتر بوو من شەرمم لێ دەکرد و وەک برای گەورە و ئوستادی خۆم چاوم لێ دەکرد هیچ بەلام ئەوە گرنگ نەبوو ڕەددەی حیزبی ئەو چەند لە خوارەوەی منە، گرنگ ئەوە بوو خەلیل زۆر لە من و هەموومان زاناتر و شۆڕشگێڕتر و کامڵتر بوو. بە درێژایی سەفەرەکەمان بۆ سەقز لە ڕاوێژ و ورەبەرزی و ئامۆژگاریی تیۆریی ئەو کوڕە نازدار و بلیمەتە بێبەری نەبووم. لەبیرم نیە چەند ڕۆژ ماینەوە، عادەت وابوو پێشمەرگە خۆماڵیەکانی هەر ناوچەیەک هەرچی کاری سەخت و حەرەسیات و سەنگەر لێدان بوو بە پێشمەرگە میوانەکانیان دەکرد ڕۆژانە لەسەر سوچی کۆڵانەکان و سەر ڕێی مەقەڕی پاسدارەکان یەک یەک و دوو دوو لە سەنگەردا بووین کۆڵان بە کۆڵان و سەنگەر بە سەنگەر لە شەڕدا نەبووین بەڵام چرکە و سات نەبوو پەنا نەگرین و هاوەنێک تۆپێک یان قەناسەیەک نەتەقێتەوە جادە و کوچەکان پڕبوون لە کچان و کوڕانی لاو و خوێنگەرم و چالاک بە دەیان ماڵ و ژێرزەمین کرابوونە خەستەخانە بریندار و پیر و منداڵیان لێجێ کرابوونەوە میوان دۆستی و ڕێزی ئەم شارە بۆ پێشمەرگە و بە تایبەت بۆ ئێمە کە لە شارەکانی دیکەوە بۆ یارمەتی هاتبووین لە گوتن نایەت میوە، گۆشت، شیرینی، ساردی و شەربەتی دەستکردی ماڵان و هەموو خزمەت و پێڕاگەیشتن بە پێشمەرگە زۆر بە زیادەوە دەکرا. دەور و ڕۆڵی ژنان و کچان بەرچاو و دیار بوو. شەهید و کوژراوەکان زۆربەیان هەر لە مزگەوت و حەوشەی ماڵان دەشاردرانەوە. بەهۆی ناسراوی من هەر لە سەرەتای شۆڕش و گرتنەوەی سەقز لە کەڕەتی هەوەڵدا لەگەڵ کوڕگەل و دەروێشەکانی سەقزی من و دکتۆر جەعفەر کە ئێستا ئیتر هەر هەموویان لە بەرپرسانی کۆمەڵە بوون لەو پەڕی خاوەن ماڵیدا خۆم دەدیتەوە لەگەڵ هەموویان و کەسوکاریاندا ئاسوودە بووم بە جەفەنگ و فشقیات سروود و گۆرانی شەوەکانمان تێپەڕ دەکرد و بە پێ یان بە لایتی کوژاوەی ماشێنەکانمان بۆ حەرەسیات بەناو شاردا دەخولاینەوە من لە لای وان بە عەلی ژاپۆنی بانگ دەکرام لە شەڕە جنێو و ڕابواردن شانم لە شانی هەموو کوڕگەلە زۆڵەکانیان دەدا و لە جوابە جەنگی و گاڵتەپێکردنیان نەدەمامەوە هەرچەندە سەقزی بەگشتی زۆر سادە و ئارام و بێوەیترن بەراورد بە هەتیمگەلی سنەیی کە هەرچی جنێ و ڕابواردن بەوانی تر لایان دەست دەکەوێت کوڕە سەقزی و شەڕ ئێوارەی ڕۆژێک بەرپرسەکان مەفرەزەکەی ئێمەیان نرد بۆ ئەو بەریچەم لە باشووری سەقز چووین بۆ حەماڵئاوا کە پارێزگاری لەم گەڕەکە بکەین و ڕەنگە پاسدار بەوێدا بۆ ناو شار دزە بکات. کوڕێکی سەقزی زۆر دانشمەند و خوێندەوار ئەهلی تیۆری و باس و جەدەلیان لەگەڵدا ناردین هەموو شتی پێخۆش بوو تەقە نەبێت ڕۆحی لە شەڕچوو بوو نازانم بەم حاڵەی بۆ بوو بوو بە پێشمەرگە هەرچۆنێک بێت ئەو چاوساغ و شارەزای سەقز بوو پێم وایە هەر بۆیە لەگەڵ ئێمەیان نرد تاکو هەر وەکو باو بوو لە کۆڵ خۆیانی بکەنەوە لەم هەموو شەڕ و ئەحواڵی ناو شار و بوون و نەبوونەدا تااقەتیان لە پرسیار و تەحلیل و مەحلیلی دانشمەندی ناڕازی چوو بوو هەرکە دەیانگوت بۆ فلان سەنگەر بچۆ یەکسەر تیۆرێکی دروست دەکرد بۆ ئەوەی نەچێت ئێمەی غەریب و نەشارەزا پێی ڕازی بووین و پێش خۆماندا ئێوارە درەنگ بولێڵە بوو گەیشتینە ناو مزگەوتی حەماڵاوە پێشمەرگەکان هەمووی ماندوو شەکەت و تەڕ بووین بەبێ ڕوخسەت لە مزگەوت خۆیان کردەوە و خەریکی تفەنگ و خۆ وشککردنەوە و قاچ درێژکردن و پشودان بوون لە ناو مزگەوت لەگەڵ کاک خەلیلدا دانیشتبووم و قسەمان دەکرد لە ناکاو شەوقی گڵۆپ و گڕەگڕی دەبابەمان وا هەست پێکرد ئەوە وە ناو مزگەوت دەکەوێ. یەک بە پێخواسی ئەوی دی پشتێند و ڕەخت بە دەستەوە بە خەواڵووی و زۆر شپرزە هەموو دەرپەڕین و بە پێچەوانەی دەبابەکان و پشت لەوان بۆ ناو شیوەکە بە ڕاکردن و دوورکەوتنەوە لە مزگەوت و دەبابەکان دەستیان کرد بە تەقە و دۆشکەیان وەکار خست و بە گۆترە و شێتانە دەیان پڕژاند چاوم گێڕا لە هەموو پێشمەرگەکان تەنیا خەلیل بلوریان بە ئێم یەکەوە و ڕەحیمی خەڵکی ئیندرقاش ئار بیجی لە شان لە کۆڵانی پشت مزگەوتەکە بە یەکەوە وەستاون و ڕایان نەکردووە تەدبیرمان کرد هەرچۆنێک بێت لە سەری کوچەوە ئار بیجیەکیان پێوەنین ڕەحیم خۆی قایم کرد و تەقاندی ئاگری ئار بیجی بە شەو زۆر دیارە نازانم لە سوچێکی یەک لە تانکەکان کەوت و دەنگێکی زۆر بەرز شریخەی لە تاریکی شەو هەڵساند بە پەلە تانکەکان پاشەکشیان کرد و لە مزگەوت و ناو گەڕەکی حەمەڵ ئاوا دوورکەوتنەوە ئەم تەقەیە بۆ من و خەلیل و ڕەحیم یەک لەو خۆشیانە بوو هەرگیز بیرم ناچێتەوە بە تایبەت سیما و ڕوخساری خەلیل سەرکەوتن و شانازی پێوە دیار بوو دەمزانی خەلیل لە بواری نیزامی و ئازایەتی ئەمەی بە مەحەک زانی بۆ خۆی کە لە پێشمەرگەی ئازا و ناو سەنگەر نە تەنیا دواناکەوێت بگرە ئەگەر بێتە سەری لە هەرە ئازاکانیش دەردەچێت من دواتر و لە گەڕانەوەدا هەموو ئەو شەوە و خۆڕاگری خەلیل و ڕەحیمم بۆ کۆمیتەی ناوچە و بەرپرسانی کۆمەڵە ڕاپۆرت کرد و نووسی ئەوەی خەلیلیان هیچ پێی خۆش نەبوو. هاتینەوە ناو مزگەوت زۆر شتی پێشمەرگەکان جێمابوون. وردە وردە یەک یەک و دوو دوو گەڕانەوە. زۆربەیان تەڕ و قوڕاوی بووبوون. دیار بوو بە تاریکی کە ڕایان کردبوو بەرەو چەمەکە و دارستان هەر وەنێو کەوتبوون زۆریان شەرم کرد بۆچی نەوەستاون و گوێیان لە بەرپرسی خۆیان نەگرتووە. دیارە لە کاتی وادا یەک نەفەر دەتوانێت ورەی پێشمەرگە بەرزکاتەوە یان دایبەزێنێت. دڵنیا بوومەوە هاوڕێی دانشمەندی سەقزی یەکسەر ڕایکردووە بەرەو چەم و شیوەکە و ئەوانەی ئێمەیش هەر هەموو دوای کەوتبوون و لەسەر ئێمە نەوەستابوون و وایان زانیبوو ئێمەیش بە دوایاندا بەرەو چەمەکە ڕادەکەین. شەڕ لە سنە ئێمە ئەو چەند ڕۆژەی بۆمان دیاریکرا بوو لەگەڵ هاوڕێیانی سەقز لە ناو شارماینەوە و دواتر بە سواری سیمرغ و سرود خوێندنەوەوە بەرەو سابڵاخ گەڕاینەوە شەڕنا بەڵکو شەڕی بە هیلاک گەیاندن و عەسەبیکردنی خەڵک و پێشمەرگە بە هاوەن هاویشتن و قەناسە و تۆپبارانی ناوشار و وێرانکردنی زیاتر لە مانگی خایاند تا سەرەنجام کۆمەڵە و دیموکرات بڕیاریاندا لە شار بێنە دەر و تەحویلی پاسدار و ئەرتەشی بدەن و هەتاک و ئێستەیش کە ئەم دێڕانە دەنووسم ئەوان حاکم و ئێمەیش ئاوارین هەر بەو تونند و تیژی و وەحشیگەریە لە شارەکانی سنە مەریوان و بانە شەڕ بەردەوام بوو لە هەمووان خوێناوی تر و پڕ لە داستان و حەماسە سنە بوو مەقەڕی کۆمەڵە لە سابڵاخ پڕ بوو لە هاوڕێیانی کۆمەڵە کە زۆربەیان لە سنەوە هاتبوون دوای گەیشتنەوەمان گوتیان دەبێ بەرەو سنە بچی و داوای گوللە تۆپ و ماتۆڕسکیلێتی سووک و تند ئاژۆیان کردووە بۆ گەیاندنی پەیک و هاتوچۆی ناوشار چەند گوللە تۆپی سە و شەش و پێنج ماتۆڕمان لە سیمرغە بۆرەی ناو ڕێککەوتم بەرەو بۆکان لەوێش سەرکردایەتی چەند نامە و ڕاسپاردەیان پێدام بۆ مامۆستا برایم واتە ساعید وەتەندۆست و سەرکردایەتی کۆمەڵە لە سنە جادەی بۆکان سەقز و لەوێیشەوە سەقز دیواندەرە نا ئەمن و شیاوی هاتوچۆی پێشمەرگە نەبوون. دەبوو بچمەوە سەددی بۆکان و بە گوندەکان و لای تیکان تەپە و هەموو ئەم دێهاتانەی نێوان سەقز و بۆکان و فەیزوڵڵابەگی دەورد لێدەم و لە شوێنێک کە پێیان دەگوت چوارڕیانی چاپان دەهاتەوە سەر جادەی سەقز بۆ دیواندەرە کەمین دەرکەین و دووربکەوینەوە لە جادەی ئیسفاڵت و بەرەو دێهاتی مەریوان بچینەوە و دواتر لە جادە خۆڵەکەی مەریوان سنە سەر دەرهێنین و بەرەو سنە بچینەوە لە بۆکانەوە کەسێکی زۆر شارەزام لەگەڵدا هاتبوو لە ماوەی شەڕی سنە و مەریوان و بانە وا هات من دوو سێ جار بە شەو هەڵبەت هەردەبوو بە شەو بێت ئەم چوارڕیانەم کە بە چوارڕیانی مەرگ ناسرابوو تێپەڕاندبوو جارێکیان کە زۆر ماندوو بووم و چەند پێشمەرگەیشم لەگەڵدا بوو، کەسیان تاقەتی کەمین دەرکردنی نەبوو بێنە سەر جادە قیرەکە و بزانن جاش و پاسدار دامەزراوە یان نا. گوتم مادەم وایە تا دەتوانن خۆتان بگرن و خۆتان قایم بکەن، تفەنگەکان با لەسەر پێ بن، سەد مەترێکمان مابوو بۆ سەر جادەکە بۆ پەڕینەوە، سیمرغ باڵی گرت، گەیشتینە سەر جادەکە و تەقەمان لێکرا، وەک بازدان سیمرغ بازی دا و چووینە ئەو بەری جادە و لەناو خۆڵ و تەپ و تۆزی دوای خۆماندا ون بووین. دوای لە خەتەر تێپەڕین ڕامگرت، بە خۆشییەوە هەموویان لە پشتەوە ساغ و سەلامەت بوون، دوو سێ فیشەکیش وەبەر سیمرغ کەوتبوو. شەهیدبوونی فوئاد واتە ئەبوو شاهین. هەر لەم ڕۆژانەدا لە مەریوانەوە دەچوومەوە سنە لە چایەخانەیەکی سەرڕێ بۆ نان خواردن ڕامگرت حەمیدی کادری ئەشرەفی دەهقانم دیت هەر لە دوورەوە دەستی بە گریان کرد و لە خۆشی دیتنەوەی من تون تند ڕێکی دەگوشیم و هەنسکی دەدا بە فارسی گوتی عەلێجان فوئاد چەند روز پیش دەر سنەن دەچ شەهید شد واتە فوئاد عەرەب چەند رۆژ پێش لە سنە شەهید بوو ئەو دەیزانی من و فوئاد چەند لێک نزیک بووین و وەک کوڕی ماڵەوەمان وابوو بۆی باس کردم چەند رۆژ پێشتر لە یەکێک لە گەڕەکەکانی سنە دۆشکە لە کەلەکەی داوە و لە لاکەی دیکەیەوە دەرچووە و شەهید بووە هەواڵێکی ناخۆش و پڕ لە ئازار بوو بۆ من فوئاد نە تەنیا بۆ من خۆشەویست بوو، بەڵکو بۆ شەڕەکان بە تاقی تەنیا هاوتای لەشکرێک بوو. زۆر دانیشتین و لەسەر جادە خۆڵەکە دوو بە دوو شینمان بۆ گێڕا. دەستی لە گیرفانی نا، پارچە کاغەزێکی خوێناوی دەرهێنا و گوتی، عەلی، تەنیا ئەوەی لە گیرفاندا بوو. چاوم لێ کرد خەتی خۆم بوو کە ئەلفوبێی کوردیم بۆ نووسیبوو بۆ فێربوون و خەتی خۆی کە تەمرینی لەسەر کردبوو حەمید ئەو کتە کاغەزەی دا بە من و ڕۆیشت تا ئێستایش هەرگیز نەمبینیوەتەوە و وابزانم جارێک خەبەری هات لە شەڕێکدا شەهید بوو بێت ئێستایش دوای چل ساڵ کاغەزی خوێناوی فوادم هەر پاراستووە لە ماوەی دەربەدەری و هەموو شەڕ و ڕاکردن و کوێرەوەری و بەڕێدا ڕۆیشتن و هەندەران چەند شتێکم پاراستوون وەک نامە و وێنە، ئەمەیش یەک لەم یادگارییە زۆر عەزیز و بەنرخانەیە لەلام. فواد عەرەب یان ئەبو شاهین ناوی خۆی موڕتەزا سەید ئیسماعیلە، لە ئاوارەکانی ئەفغانستان بووە و دواتر لە ئێرانەوە ئاوارەی عێراق بووە و لەوێیشەوە چووەتە فەڵەستین و ساڵانی حەفتای زاینی لە خەباتی ئەواندا بەشداری کردووە، بووەتە یەک لە فەرماندە بەناوبانگەکانی شەڕی خیابانی و هوتێلەکان لە لوبنان و فەڵەستین، بووەتە ئەندامی ڕێکخراوی وەحدەتی کۆمۆنیستی، لە دوای شۆڕشی ئێران و نەمانی شا گەڕاوەتەوە ئێران و لە کوردستان وەک فەرماندەیەک لە سەرەتای شۆڕشدا یارمەتی زۆری کادر و پێشمەرگەی نیزامی کۆمەڵەی داوە. شەشی دوی هەزار و سێ سەد و پەنجا و هەشتی هەتاوی بەرامبەر بە بیست و شەشی چواری هەزار و نۆ سەد و هەشتا لە ناو شاری سنە شەهید دەبێت عەلی شیعە پێشمەرگەی یەکێتی نیشتیمانی کە لە کارەساتی هەکاری و دیلی قیادە موەقەتە ڕزگاری بووبوو ئەویش دوو ڕۆژ پێش فواد عەرەب چواری دوی هەزار و سێ سەد و پەنجا و هەشتی هەتاوی واتە بیست و چواری چواری هەزار و نۆ سەد و هەشتا لە بەردەم مەدرەسەی خەدەمات لە جادەی ئەردەڵان لە ناو شاری سنە شەهید بوو چوونە مەریوان بەکردەوە خۆم و سیمرغەکەم بووینە بەشێک لە شەڕەکانی سەقز سنە مەریوان و بانە تا کۆتایی ئەم شەڕانە نەکرا بگەڕێمەوە مەهاباد جارێکیان مامۆستا برایم لە سنەوە لەگەڵ جەمال خمپارە و مەنسوور قەشقایی ناردمانی بۆ مەریوان کە جەمال بە خمپارە یارمەتی هاوڕێیانی مەریوان بدات شاری مەریوان وەک سنە و سەقز بە هەزاران هاوەنی بەرکەوتبوو کۆڵان و سەرجادەکان بەدەستی پێشمەرگەوە بوون خەڵک لە نانکردن و دەواو دەرمانی برینداران شەو و ڕۆژیان نەبوو ئێوارەیەک لەگەڵ جەمالدا چوینە ماڵی کاکفات بە ورد و درشتەوە کاریان دەکرد و یارمەتیان دەگەیاندە سنگەری پێشمەرگەکان خەریکی کەلانە دروستکردن بوون ئێستایش دوای ئەو هەموو ساڵانە تامی ئەو کەلانانم بیر نەچوەتەوە مەریوان یەک لەم شارە کوردیانەیە کە بە کەلانەی خۆش ناوبانگی هەیە. دیسان ڕۆژێکی تر کوڕ گەل منیان بردە زرێبار و بە زۆر خۆم شۆری. جەمال خەریکی جلەکانم بوو. هێندەی ئەسپێ تێدا بوون تاقەتی چوو. چەلەنگی هێنا و هەموو جلەکانی کوڵاند. چەند سەعاتمان لە قەراغ ئەو گۆمە خۆشەی زرێبار پێ چوو. بە سەعات بە ڕووتی هەڵتروشکام تا جلەکانم وشک بوونەوە کەم کەسی ئازا و تونند و تۆڵ و جۆکەری هەموو ئیشەکانم وەک جەمال خمپارە دیبوو وەستا و پسپۆڕی خمپارە بوو هاوەنی سەد و بیستی لەسەر شان دەبردا سەر تەپۆڵکەکان و هەر خۆی دەیهێنایەوە خوار زۆر دڵسۆز بوو کە دیتی وا پیس و ئەسپێلەی داوم نەوەستا تا خۆم و هەموو جلەکانمی پاک و خاوێن کردەوە. کوڕگەلی مەریوانی بە پێچەوانەی سنە و سەقز زۆر جددی و نیزامی و زۆربەیان مڕچ و مۆن بوون. گاڵتە و فشقیاتیان زۆر کەم بوو. جەمال تۆڵەی هەموو ئەوانەی بە باوە حیز باوە حیزەکەی خۆی بۆ دەکردمەوە. لەو هاوڕێیانە بوو لە سەفەراندا دڵت پێی خۆش دەبوو. پیاوی تەنگانە و لێقەومان بوو. دوای چەند ڕۆژ دەبوو بگەڕێینەوە سنە. گوتیان خەریکن سنە چۆڵ دەکەن. ڕێگەی سنە و مەریوان بەشێکی گیرابوو. ناعیلاج بەڕێی دێهات و دزڵیدا دەبوو چووباینەوە. لە دزڵی لە کەمینی قیادە موەقەتە کەوتین، بە خێرایی و ڕێک بە ناویاندا بە تەپوتۆز بەسەریاندا ڕزگارمان بوو. جەمال نەیدەزانی ترس چییە. قیادە موەقەتە کێ بوون و چییان کرد؟ دوای چل ساڵ گەلی کوردیش حەقی خۆیەتی لە ڕاستیەکان ئاگادار بکرێتەوە لە 1970دا شۆڕشی ئەیلول هەرەسی هێنا و بانگی ئاش بەتاڵ لێدرا سەرکردایەتی کورد کە تەنیا مەلا مستەفا و کوڕەکانی بوون و هیچ ئەندامێکی پارتی و مەکتەبی سیاسی حسابی بۆ نەدەکرا بڕیاریاندا بەبێ هیچ چەشنە گفتوگۆ و بەرهەڵستێک خۆ تەسلیمی شای ئێران بکەن و چەکەکان فڕێبدەن یان تەسلیمی شا و سەددام بکرێن. بە دەیان هەزار کوردی باشوور و بارزانییەکان کە نەیانویست تەسلیمی سەدام ببنەوە، ئاوارەی شار و گوندەکانی ئێران بوون، بەبێ سەرپەنا و مافە سەرەتاییەکانی پەنابەری، وێڵ و سەرگەردان کران بەسەر هەموو ئێراندا و لە خراپترین ژیاندا و ئەوپەڕی هەژاری و بێکەسیدا چاوەڕێی چارەنووسی نادیار بوون. تەنیا بنەماڵە و کەسە نزیکەکانی مەلا مستەفا لە شاری کەرەج لە ڤێلا و خانووی خۆش جێگیرکران و نزیک بە پێنج ملیۆن تمەنی ئەو کات وەک نەسریە کۆمەک هەزینە بۆیان بڕایەوە جگە لە چل و حەوت ملیۆن دیناری شۆڕش کە لەگەڵ خۆیاندا هێنابوویان هەر دینارێک ئەو کات زیاتر لە سێ دۆلار بوو بە دوای دەستپێکی شۆڕشی نوێدا بە سەرکردایەتی یەکێتی نیشتیمانی لە ساڵی 1970دا قیادەی موقت واتە سەرکردایەتی کاتی لەلایەن بەشێک لە سەرکردایەتی کۆنی شۆڕشی ئەیلول و بنەماڵەی مەلا مستەفای بارزانی دامەزرایەوە لە دزڵی مەریوان شنۆ کەرەج زێوە و گوندەکانی دەوروبەری ورمێ و سەرسنووری تورکیا و هەکاری مەقەڕاتیان بڵاو کردەوە لە یەکەم چالاکی و کاردانەوەیان بە دژی یەکێتی نیشتیمانی لە ساڵی 1970دا کارەساتی هەکاری قەوما و زیاتر لە حوسەت پێشمەرگەی یەکێتی لە شەڕی قیادە موقتەدا تێداچوون و سەرکردە گەورەکانی یەکێتی وەک بابە شێخ دکتۆر خالید و عەلی عسکەری بە دیلی ئیعدام کران و دەیان سەرکردەی تریش بەدیل گیران زۆربەی زۆری خەڵکی ڕۆژەڵات و ڕۆشنبیران و نوخبەی سیاسی دڵسۆزی و عەتفێکی زۆر و سەمپاتی کۆمەڵەی ڕەنجدەران و پێشمەرگە و مام جەلالیان هەبوو بە دەیان لاو لە شارەکانی شنۆ بۆکان سەقز و سنە و مەهاباد وەک ڕێکخستن کاریان بۆ پێشمەرگەی یەکێتی دەکرد و تەنانەت کۆمەڵەی شۆڕشگێڕ کە ئەو کات نهێنی بوو کادری وەک دکتۆر جەعفەری شەفیعی ناردبوو بۆ قەندیل و کەسێکی خۆشەویستی وەک خانەی معینی لە ڕێگەی چوونی بۆ لای یەکێتی شەهید بوو بە دەیان لاوی وەک شەید سولەیمان بلووری شەو و ڕۆژ لە هەوڵی یارمەتی و پارە و شتومەک کۆکردنەوەدا بوو بۆ پێشمەرگەکانی یەکێتی و وێنە و پۆستەرەکانی مام جەلال و سەرکردەکانی دیکەی چاپ و بڵاو دەکردنەوە لە بەرامبەردا سرانی قیادە موەقەتە لە ورمێ و کەرەج لەلایەن شای ئێرانەوە یارمەتی دەدران و نەسریەی باشیان پێدەدرا زۆری نەبرد شای ئێران ڕووخا و حکومەتی تازەی ئیسلامی بە ڕابەری خومینی هاتە سەرکار و دەسەڵاتی ئێرانیان گرتە دەست لە زستانی 1970دا شۆڕشی ئێران کرا و لە هاویندا هێرشکرایە سەر کوردستان و لە پاوە و مەریوان شەڕی خوێناوی لەلایەن پاسداری خومینیەوە بەسەر کوردا سەپا. کەسێکی زۆر نزیک و خزمی مەهابادیم لە حکومەتەکەی بازرگان و بەنی سەدری سەرۆک کۆمار جێگری وەزیر بوو. گێڕایەوە لە تاران لە مەکتەبی بەنی سەدر لەگەڵ چەند وەزیرێکدا یەک لەوان داریوشی فروهەر دانیشتبووین. لە ناکاو گوتیان ئاغای ئیدریس بارزانی داوای دیدار دەکات و لێرەیە. گوتی هاتە ژوور. من یەکسەر ناسیم، بەس ئەو منی نەناسی. بەنی سەدر بەخێرهاتنی کرد و دانیشت. ئیدریس بارزانی بە فارسی قسەی کرد و گلەیی و گازندەی هەبوو لەوەی کە دوای شۆڕشی ئیسلامی و نەمانی شا کەس پێیان ڕاناگا و لەو پەڕی خراپی ماڵیدان. بەنی سەدر لێی وەدەنگ هات و زۆر بە توندی بەگژی داهات و پێی گوت ئێمە ناتوانین هەروا بە بەلاش بەخێوتان بکەین. باشە ئێمە یارمەتی ئێوە دەدەین و بەخێوتان دەکەین و مەقەڕەکانتان بە دژی جەلال تاڵەبانی و سەددام پۆشتە دەکەین ئەدی ئێوە چیمان بۆ دەکەن خۆتان باش دەزانن دنیا دوژمنایەتیمان دەکات و ئێمە تازە لە شۆڕش سەرکەوتوین سەددام کوردەکانی ئێرانی لێهانداوین و ئەوەتا بەنیازن ئێران لە توپەت بکەن ئەرتەش شەڕ ناکا و پاسداریش تازە و بێ ئەزموون و زۆربەیان منداڵن ئەگەر ئێوە خۆتان بە دۆستی ئێمە دەزانن دەبێ لەم ڕۆژەدا یارمەتیمان بدەن بۆ ئەوەی ئێمەیش بتوانین یارمەتی ئێوە بدەین ئیدریس دەڵێت جا ئێمە هەمیشە ئێرانمان بە دۆستی خۆمان زانیوە و خۆشمان بە ئێرانی دەزانین و فیداکاریمان هەر کردووە بۆ ئێران بەنی سەدر دەڵێ ئێستا ئێمە لە کوردستان کێشەی دیموکرات و کۆمەڵەمان هەیە ئێوە دەبێ بچن و ئەوانەمان لە کۆڵ بکەنەوە چونکێ ئەوانە دۆستی دژمنی ئێوەیشن وات سەددام ئیدریس هەر لەوێ سۆزی پێدەدات و بەنی سەدریش ئەمر دەکات ئەو نەسریا پێنج ملیۆن تمەنیەی ڕایان گرتووە بۆیان بگەڕنەوە و هەر وەکو زەمانی شا یارمەتی بە بنەماڵەی مەلا مستەفا بدرێ ئەو جێگری وەزیرە لە درێژەی گێڕانەوەی ئەو ڕاستیە تاڵە مێژوویەدا گوتی چی وای نەبرد داستانی قەبردانەوەی مەلا مستەفا ساز بوو دواتر شەڕی دیموکرات و کۆمەڵە لەلایەک و پاسدار و قیادەی موقتە لەلایەکی ترەوە زۆربەی کوردستانی ڕۆژهڵاتی گرتەوە و لە یەکەم هەنگاودا شەڕی جادەی سەردەشتخانێ و شەڕی گرتنەوەی شاری سنۆ و زۆر شەڕی دیکەیش کشانەوە لە ناو شارەکاندا مامۆستا برایم و بەشێک لە هاوڕێیان وەک جەلال و حەبیبوڵڵا کێلانە و بەشێکی زۆر لە خەڵک و مامۆستا و پێشمەرگەی تازە بە فەرماندەی مامۆستا برایم گەیشتبوونە کێلانە و مەقەڕێکی گەورەیان لەم گوندە خۆشە دانابوو لە بن شاری سنە دێیەکی لێیە ناوی حەسەناوایە بەشێک لە پێشمەرگەکان لەگەڵ حەبیبوڵڵا لەم دێیە دامەزرابوون و لە کەمیندا بوون بۆ ئەوەی ئەرتەش و پاسدار پێشڕەوی نەکەن بۆ دێهاتی سەروتر و شوێنی سەرکردایەتی لە کێلانە جارێکیان دەستەیەکی پێشمەرگەم برد بۆ حەسەناوا و ڕێککەوتمە شەڕێکی قورس کە هێرش کرابووە سەر پێشمەرگەکان لە قەڵای حەسەناوا پێش ئێمە باش بوو بە هەمومان وەستاین و پاشەکشەیان پێکرا و بوو بە سەرکەوتنێکی گەورە بۆ پێشمەرگە ڕۆژانە لەو گوندانەی سەر ڕێی سنە و کێلانە وەک دەربەندە، کانی مشکان، کەرجۆ، مەلیکشان و زۆریان چووم، بەڵام ناوەکانیانم بیر نەماون. مەترسی هاتنەپێشی پاسدار و حکومەت هەبوو. پێشمەرگە شەو و ڕۆژ لە کەمیندا بوو. کاک یەدوڵڵای گوڵچینی واتە دلێر برای شەید سەڵاح گوڵچینی فەرماندەی ئەم ڕێگایە بوو. لە کانی مشکان لە سەنگەردا بوون. دیار بوو تا ئێمە لە مەریوان گەڕاینەوە هەموو کۆمەڵە بە دوو ڕێی جیاواز شاریان چۆڵ کردبوو. بەشێکی زۆر لە خەڵکی مەدەنی و شار و هەوادار و پێشمەرگە بە فەرماندەیی کاکشوان بەرەو باکوور و ڕێی دیواندەرە پاشەکشەیەکی مێژوویی و زۆر سەلامەتیان کردبوو بۆ دەرەوەی شار و دێهاتەکان. بەشێکی تر هەر بەم چەشنە بە سەرپەرشتی مامۆستا برایم و جەلال کێلانە بەرەو باشوور و کێلانە هاتبوون و لە زۆربەی گوندەکان مەقەڕ و پێشمەرگەیان بڵاو کردبووەوە. من لە ڕێگەی مەریوان تەنیا ئەم بەشەم ئاگا لێ بوو، زۆرتر لە ژێر فەرمانی مامۆستا براێمدا بووم. کوڕگەلێکی زۆر هاتبوونە دەر و چەکیان هەڵگرتبوو. خوێن شیرینی وای تێدا بوو هەر بە لێوان دەخوران. زۆربەیان لاو و کەمتەمەن بوون. زۆرتر لەگەڵ مامۆستا برایمدا دەهاتن و دەچوون، کوردییەکیان قسە دەکرد، بۆ منی سابڵاغی و تێکەڵ بە باشوور بووبووە جێی بەزم و فشقیات و پێڕابواردن. ئەو باوە حیزانەیش وەک خۆیان دەبێژن قسووریان نەدەکرد لە نوکتە و ڕابواردن بە من و سابڵاغی. دەیانگوت ئەم هەتیمگەلە مهابادیانە بە هەموو شت ئێژن وانێک، تەنانەت بە قاسملوو ئێژن وانێکلوو. منیش وەڵامم دەدانەوە و دەمگوت ئێوە بە جەولە ئێژن پێکنیک و بە دایە ئێژن ماما و بە پشیلە دەڵێن کتک و بە بێچۆکەی ئێژن بەچکە پشیلە من بۆ خۆ ڕێکخستن و تێکەڵاوی لەگەڵ هەمووان زۆر باش بووم لە هەموو مەقەڕەکان کە وەژوور دەکەوتم شەرم و شتی وا نەبوو یەکەن دەردوو دەبوومە خاوەن ماڵ و بە شەڕەجنێ و فشقیات دۆستی زۆر باشم دەدۆزینەوە ماوەی وەستانم لەم مەقەڕانە بۆ من زۆر خۆش بوو کۆمەڵێک دۆستی باشم پەیدا کردن کە ئێستایش هەر شانازیان پێوە دەکەم و ئەزمونێکی گەلێک باش و بەنرخ بوو بۆ ئاشنابوونم بە جوگرافیا و کۆمەڵناسی ئەم ناوچە گرنگ و بە پیتەی کوردستان مەقەڕی تازە ڕۆژێکیان لە کێلانە مامۆستا برایم گوتی لەگەڵ جەمال و مەنسووردا بڕۆ بۆ تەوریوەر و ئەم کۆمەڵە مامۆستا و فەرهەنگی شاری سنە کە هاتبوونە دەر با بچن لەم پشت شاخانە لەم دێیە مەقەڕێک بکەنەوە و فشار لێرە کەم بێتەوە هەرچی هەبوو بارکرا لە پێداویستی مەقەڕ و خۆیان لە پشتەوە سوار بوون گەیشتمە کاک دلێر لە کانی مشکان ڕێک لەسەر جادەی سنە بوو ئاگادارم کرد دەچم و ئەوانە دادەنێم و دەگەڕێمەوە لە خوار کانی مشکان بەرەو حەسەن ئاوا و سنە ڕێگەیەک جیا دەبووەوە بەرەو ناوچەیەکی پڕ لە دێهات و چڕ و شاخاوی بە ڕێگەیەکی دوور و درێژ و پڕ لە مەزرای شلک واتە تووت فەرەنگی گەیشتینە تەوریوەر دێیەکی جوان لە بەرزایی و ناوەڕاستی کۆمەڵە شاخێک ئەو شەوە ماینەوە و یارمەتی مامۆستایانمان کرد بۆ کردنەوەی مەقەڕ و دامەزراندنیان ڕۆیشتن بە ناو ئاگردا پێشتر لەگەڵ جەمالدا لە هاتنەوەمان لە مەریوانەوە بۆ سنە و کێلانە بە خێرایی بەڕێی دزڵیدا ئەم ناوچە و دێهاتەم بینی بوو پێیدا گوزەرم کردبوو گەر بچیتە مسلسی نێوان ڕێگەی مەریوان بۆ سنە و سنە بۆ کامیاران و کامیاران بۆ مەریوان و پانتایی نێوان ئەم سێ ڕێگەیە ئەوە ناوچەیەکی پڕ لە شاخ و هەڵدێر و زەوی پڕ لە پیت و بەرهەم چەم و کانیاوی فێنک دەدهێننە سەما و سەرمەستی لە بەشێک لە بەهشتی کوردستان لە مەریوانەوە بەڕێی سەوڵاوا بەرەو دزڵی ئەو جار شەڕ دەبیەوە بەرەو هەورامانی تەخت لەوێیشەوە بۆ ژیوار چەشمی دەر ژان و بێساران هۆیە و ئەوی هەنگ هەشە مێز و حەلوان، تەوری وەر، تەختە و زنان، کێلانە و مەلکشان و دەیان لادێی بچووک و خنجیلانە کۆ کەرەوە و ناوی بنێ ژاوەرۆ. بەیانی زوو هاتین بڕۆینەوە بەرەو خوار و کانی مشکان تەتەرێک بە پشت شاخاندا بە پێ گەیشت. مامۆستا برایم لە کێلانەوە ناردبووی بە پەلە کە بە جادە و بە ماشێن نابێ بگەڕێنەوە و شەوی پێش ئەم جادەیە پاسدار گرتوویەتی. کاک دلێر لە کانیمشکانەوە بۆ لای کێلانە مینی چاندووە و لە کەمیندایە بۆ هاتنی ستون گوتیان باشترە هەر بە پێ بە شاخەکانی پشت تەوری وەردا سەرکەوین و ڕوو لە کێلانە بکەین گوتم سیمرغ بەجێ ناهێڵم و دەبێت ڕێگایەک بدۆزینەوە بە شاخ و دۆڵ و هەڵدێر تۆق درابووین و تەنیا ڕێگەی سیارە ئەوە بوو کە پێیدا هاتبووین لەگەڵ جەمال و یەکێکی دیدا وابزانم مەنسوور بوو وردە وردە هاتینە خوار هەموو وڵات بۆنی ترس و شەڕ و چۆڵکردنی لێوە دەهات، بە هەزاران دۆنم شلک خریکی پێگەیشتن بوو، هەر بە تەتەرەکەی کێلانەدا جوابمان بۆ کاک دلێر نارد شەوانە جادەکە پاک بکاتەوە و ئاگای لێمان بێ وەسەر مینی خۆمان نەکەوین، وا دیار بوو حکومەت لە حەسەن ئاواوە هاتبوونە سەر سێڕاکە بەرەو کانی مشکان و نیازی گرتنی مەقەڕ و مەکۆکانی پێشمەرگەی هەیە لە مەلکشان و کێلانە و کەرجۆ و هەموو ناوچەکە. بەجێهێشتنی سیمرغەکە بۆ من بە ڕوانینی ئەو کاتم لە کاتی گەڕانەوەمدا بۆ ناوچەی مەهاباد وەک حەیاچوون وابوو لەم هەست و پەژارەیەم جەمال ڕێک وەک هاوڕێیەکی دڵسۆز هاوڕای من بوو هەموو ڕێگەیەکی تاقی کردەوە بۆ ئەوەی ماشێنەکە جێ نەهێڵین لە زۆر شی و دۆڵ و شاخی بێجادەماندا و ڕێ نەبوو هێندەمان شلک خواردبوو تووشی زگەفیرە و ژانەسک بووبووین وابزانم سەرەنجام دوای دوو ڕۆژان و دوای چاودێری ورد لە دوورەوە لە مۆڵگەکانی دوژمن و جوڵەیان بە ڕۆژ و شەو بڕیارماندا هەرکە تاریکی داهات هەتا هێزی تێدایە سیمرخ و نێوخەین و تەنیا چەند مەترێک و بە ناویاندا دەرباز بین یان ئەوە تا دەپێکرین یان دەرباز دەبین و خۆمان لەم گەمارۆیە ڕزگار دەکەین تفەنگ لەسەر پێ بە تاریکی وردە وردە لێیان نزیک بووینەوە هاتین بەرەو مۆڵگەکەیان و بەبێ گڵۆپ داگیرساندن و نێویان کەوتین بەڕاستی سیمرغ دەفڕی بە سەدان تەقەمان لێکرا نەوەستاین و خۆمان گەیاندا جادەکەی کانی مشکان ئەو جار دڵەڕاوکێی پاکی جادەکە لە مین و مەنجەڵی تەقەمەنی خۆمان هیچ عیلاج نەبوو نەدەکرا چرا هەڵکەین یان دابەزین دیسان ئاسانترین و مەترسیدارترین ڕێ و نێوکەوتن بوو نزیک کانی مشکان کاک دلێر و پێشمەرگەکان ڕایان گرتین و دە باوەشیان گرتین تاریک بوو نەمان دەزانی سیمرخ چی بەسەر هاتووە دلێر گوتی ئەوە دوو ڕۆژە ئێواران دێم و لەبەر ئێوە جادەکە پاک دەکەمەوە بەجێمان هێشتن و گەڕاینەوە کێلانە بۆ مەقەڕی سەرەکی مامۆستا برایم کە بۆ دانانی مەقەڕی مامۆستایان ئەم بەڵایی بەسەر هێنابووین بەیانی بە ڕووناکی و بە بینینی سیمرخ کەس باوەڕی نەدەکرد ئێمە سێ کەس لەناو ئەو ماشێنەدا بووبین و هیچمان بریندار نەبووبین بە دەیان فیشەک سیمرغیان پێکا بوو بەس ئێمە نا. ئەڵقەی پازدەی بیرەوریەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنورە ژێر پێخراوەکانتان پێشکەش کرا ڕێز و خۆشەویستی ڕیاز کاکە قبول بفەرمون تا ئەڵقەیەکی دیکە بەخوای گەورەتان ئەسپێرم هەر شاد و سەرکەوتوبن خواتان